گەورەم پێشەوای ئیمانداران. ئەو شتەی پێم گوتی بە تەواوی نووسیتەوە ها سەرجۆن هێشتا ماوە پێشەوە ئیمانداران کەی تەواو دەبێت لە بەیانیەوە ئەگەر ڕێم پێ بدا گەورم ئەی ئەگەر پێشەوەی ئیمانداران ڕێ پێ نەدات هەتا بەیانی دادەنیشم و دەینووسم ئەو شتەی گەورەمان فەرمانی پێدام سالاح. فەرماندە گەورەم. هەموو کاغەزەکان کۆبکەرەوەو بۆمی بخوێنەوە. ئەوانە هەمووی مسوەدەن هیچ نییە پێشەوای ئیمانداران بیخوێنەوە سالە ئامادەکردنی هێزە سەربازیەکان وە سوار چاچی وە ناوی سەرکردەکان و هەروەها لەگەڵ ئەوەشدا سەرتان نەیەشێنم بۆ شوێنی مەبەست. و کاتی چوونە دەرەوە و و جێگای هێزەکەش. بە چ زمانێک نووسراوە سالح؟ بە زمانی ڕۆمی نووسراوە پێشەوای ئیمانداران. باشە تۆ ئەم نووسراوانە لە کوێ دادەنێی ها نووسەری دیوەخان؟ دەیانسووتێنم. دەیان سوتێنم ئەی گەورەی من هەر وەکو هەموو جارێک هەر وەکو هەموو جارێک؟ ئایا ئایا هیچ زانیارێکت پێگەیشتووە کە بێت و باز لە خراپەکانی من بکات؟ نا نەخێر نەخێر بڕۆ بۆ ماڵەکەت و وە نێیتە دەرەوە هەتاوەکو خۆم داوات دەکەم گەورم گەورێت لێ نەبوو فەرمانی تۆیە ئەی پێشەوەی ئیمانداران سالا بەڵێ گەورم فەرماتە ئەو پیاوە ڕۆمیە بناسە و ناز دەکات لە سەرمان لەبەر ئەو شتانەی لەلایەتی لێنهێنی نووسین و زمانەکان ئایا ئێوە هیچ کەسێکتان زمان دەزانن؟ پێشەوا ئیمانداران من زمانی ڕۆمی زۆر لە سەرجون باشتر دەزانم و منیش لە زمانی سریانی و فارسی زۆر بە باشی دەزانم لە پێش خەڵکەکەی گەورەم. لەمەو دوا نامەوێ هیچ نامەیەک لە دیمەشق بچێتە دەرەوە تەنها بە زمانی عەرەبی نەبێ هەر ژماردنێکیش هەبێت دەبێت بە زمانی عەرەبی بێت. چەپڵەیەکی بەهێز بۆ پێشەوای ئیمانداران. هەر لەم شەوەوە ئەو شتە بکەن. جەنابت ڕێگەم پێتەدەی گەورەم؟ فەرموو. پێشنیارەکەم ئەوەیە کە لە هەموو شوێنێک بڕیارێک دەربکەی کە لە ئەمشەوە زمانی عەرەبی بەکار بێت لە هەموو هەرێمەکان. دەی ئەم شتە بنووسە بۆ هەموو برادەرانمان لەم وڵاتەی خۆماندا. کوڕی سەعد. فەرمانتە پێشەوا. ئەگەر خودا ویستی کاری خراپەر ئاشکرا دەبێت. خودا لێت ڕازی بێ برازاکەم. ئەوە پێشنیاری عومەر بوو. نەجاتمان بدە لە دەستی. پێش ئەوەی ئەو نەجاتی ببێت لە دەستی ئێمە. گوێ بگرە، بڕۆ هەموو نووسراوەکان بە جوانی بسووتێنە، لەبەر ئەوەی لە بیرم چووە بیانهێنم. خێرا بڕۆ دەی. بەرپرسی خەزێنە و برادەرەکەی زۆر دواکەوتن، وانیە گەورەم؟ ڕێگەم پێ دەدەی گفتوگۆ بکەم گەورەم؟ دوور کەوە لە غەیبەت و زەم کردن و دووڕیی، چی دەڵێی بیڵێ. ئایا گەر بێت و من پێت بڵێم گەورەم شوعەیب پیاوی حەجاجە ئەوە زەم کردنە؟ ئایا خەڵکی ئەم شتە دەزانن؟ تەنها تۆ بێ ئاگای لەم شتە. کێشە نییە، بەیانی هەموو شتێک دەزانم. ئایا گەر پێت بڵێم سەرجۆن ڕۆمییەکە سەرنووسی دیوەخانەکەمان پیاوی شوعەیبە ئەوەشیان هەر زەم کردنە؟ ئایا خەڵک ئەم شتە دەزانێت؟ نەخێر گەورەم. ئەی تۆ چۆنت زانی؟ ئەگەر من پێم گوتی ئەمڕۆ باسی تویان دەکرد و کە خۆم لەوێ بووم بە گوێیەکانی خۆم گوێم لێ بوو ئایا مەش هەرزەم کردنە گەورەم بەڵێ ئایا گەر پێشت بڵێم دانێ لە ناوت بەرن بە غەدریش ئەگەر تۆ ڕاستگۆ بیت ئەوە پێویستت بەم ئامۆژگاریە هەیە هەر وەکو خدای گەورە دەفەرموویێت وجاء الرجل من أقصى المدينة يسعى قال يا موسى إن الملأ يأتمرون بك ليقتلوك فاخرج إني لك من الناصحين صدق الله العظيم صدق الله العظيم گەورەم نەسیحەتێکت دەکەم کە لەم دوانە زۆر ئاگەداری خۆت بی. گەورەم ببورە گەورەم خزمەتکارەکەم کەوت و لە ڕێگا بەجێ مێژبووی پارەکان کۆبکاتەوە لەبەر ئەوەی بڵاو بوو بۆ پارەکان گەورەم تۆ لەسەر چ دینێکی؟ چی دەڵێی؟ تێنەگەیشتی؟ پێم وتی دینت چییە؟ ئیسلام؟ ئایا تۆ نازانی کە یەکێ لە ڕۆشتەکانی ئیسلام سڵاوکردنە پێش ئەوەی بیتە ژوورەوە؟ و هەروەها داوای مۆڵەت بکەی پێش ئەوەی بیتە ژوورەوە. دیارە تۆ ئەو ئاتەی خوددا لەبەرنیە کە دەڵێت یائی هەلدینە ئامن و لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على أهلها ذلكم خير لكم لعلكم تذكرون صدق الله العظيم صدق الله العظيم آه صدق الله العظيم آه السلام عليكم ميرم وعلیکم السلام. گەورەم گەورەم هیچ گوناحێکم نییە بەخوا یەک دیناریش لە پارەکە کەمی نەکردووە بەخوا. ئایا ئەو شتت پێ گوت کە فەرمانم پێدای؟ بەڵێ گەورەم تەنانەت ئەو شتێک کە لەسەر سەری هەڵی بگرێ. گاڵتە دەکەی و درۆ دەکەی پێم بڵێ پێت گوت یان نا؟ پێم گوت گەورەم. گەورەم من پیاوێکم ڕێز و حورمەتم هەیە. ئەگەر ڕێز و حورمەتت هەبوایە ڕێزی خەڵکیت دەگرت ئەو پارەیە هەڵبگرە و بیخە سەر سەری خۆت بیگەڕێنەوە بۆ خەزێنە لەسەر سەرم هەڵی دەگرم لەسەر سەرم گەورە و خۆشەویستم بۆ هەر شوێنێک بڵێی بەس سەر سەرم هەڵی دەگرم گەورەم. پێم گوتی بیگەڕێنەوە خەزێنە و بەیانی ان شاء اللە. حیسابێکی تایبەتت لەگەڵ دەکەم ئێستا بڕۆ زۆر لە خەو هەڵم دەستێنی بۆ کارێکی بێکەڵک تۆ لە خۆ ناترسی بتکوژم هەیە شعیف بێکەڵک چۆن دڵی کارێکی بێکەڵک لەبەر چاوی خزمەتکارەکان ئیهانەی کردن و حرمەتی بردم وە دەترسم بە مامی بڵێ و منیش لە شوێنەکە لا بدە وەکو کە بە مامی گوت و سەرجۆنی ڕوومی لابرد و هەموو نووسەرەکانی خەزێنەشی لابرد دەبوایە نووسەرەکانی خەزێنە لابدرێن ئەگەر عاقڵ بوایە دەبوایە نووسەری عەرەب دابنێن تۆ حەقت نەبێ و هیچی مەترسە تۆ یەکەم کەس بە کە نامەی زاواکەمان وەردەگری یەزیدی کوڕی موهەلەب نامەی کوڕی موهەلەب یان هەر کەسێکی تر بەرپرسی دیوەخانی نامەکان وەری دەگری. بەرپرسی دارایی خەزێنەکە وەری دەگرێ کاکە. کاتێک بە تەواوی لە ناو خوڕاسان دەردەچێت، بە قافڵەکەی دەڵێت، یەکەم جار سەریەکی دەخاتە ناو دیمەشق و لە کۆتاییدا هێشتا سەرەکەی تریان لە خوڕاسانە. بڕۆ دەی بڕۆ بڕۆ کورە بڕۆ بڕۆ تاکو نەم کوشتی بڕۆ ئەمە کڕۆ لە بەرچاو بادەی یەزیدی برام بەڕێوەیە. کێ پێ وتی کچی موهەلەب؟ تۆ! تۆ وات گوت باوکی یوسف. باوەڕ کە خۆت پێت وتم. ئەگەر دەتەوێ لە خۆشی بژیت چاو و گوێ و دەمت دابخە و دەست مەخەرە ئیشی من و تێگەیشتی ها؟ سیخوڕی بەسەرمدا نەکەی ئەگەر وشەیەک لە دەمم هاتە دەرەوە لەگەڵ خۆم قسە بکەم یان لەگەڵ پیاوەکانم و بە هەردوو گوێیەکانت بڵێ هەی وشەکە دوورکەوە لێم تۆ مردنی منت پێوەیە دوورکەوە لێم. باشە فەرمان بە باوکی یوسف. ئاه براکەت شای گەنجەکان لە بنەماڵەی موهەلەب دژایەتی مێردەکەت دەکات ئەو شای پیاوی سەر ڕووی زەویە نا نا باوەڕ بەوە مەکە. من سەرۆکایەتی خۆڕاسانم دا بەدەستی. بەڵێ ڕاستە. ئایە چۆن لە شارەکەی دەردەچێت بەبێ ئەوەی داوای ڕێپێدان لە مێردەکەت بکات وە دەبێ ڕێگایەکی دیکە هەڵبژێرێ کە بەسەر کوفە نەڕوا تا من نەزانم و نەشیبینم. لەوانەیە ناردبیەتیان بە شوێنی. بەڵام ئەو باش دەزانێ کە من لە دیمەشقم. نەخێر هەی خوشکە نازدارەکەی کوڕی موهەلەب. ئەو نازانێ کە من لێرەم. وە منیش باش دەزانم کە کاتێک ئەو بەرەو ئێرە هات وەکو شێرێکی برسی مامەوە. کاتێکم بەسەر هاتووە دەرەقەتی نێچیر نایەم، بەڵام لە خۆبایی بوون وای لێکرد بکەوێتە بەر نینۆکەکانی حەجات. وای لەو نێچیرە موهەلەبیە. هەمووتان پشتگیری لە حەجاج دەکەن. تەنانەت تۆش کوڕی موهەلەب هەرچەندە کە زاواتانە و و مردی خوشکتە بە بۆنی ئەو لە نازونی ئەمەدا دەژیت ئەو پێی گوتم کە جەنابت بکەم بە سەرۆکی خوڕاسان لە ژێر چاودێری ئەودا من چاوپیسی زۆرم لەسرە پێشەوە ئیمانداران خوا چاکەت بۆ بکات. ئەو کەسەی چاو پیسی دەکات زۆر ترسنۆکە منیش ئەو کەسە نیم ئەوەی چاو پیسی دەکات لە ناز و نیعمەتدا دەژی ئەویش لە ناز و نیعمەتێکدا دەژی کە ئێوە زۆر لێی ڕازین بەڵام لە مارە کردنی خوشکەکەماندا هیچ پرسیارێکیان لە من نەکرد ئەگەر پرسیاریان لە من بکردبایە ئەوا هەرگیز ڕازی نەدەبووم. ئەی بۆچی ڕای خۆت بە باوکت ناڵێی ها؟ خوا بتپارێزێ پێشەوا ئیمانداران. ئێمە نزیکەی سێ سەد پیاو دەبین، برازا و کوڕەزای تەنها یەک پیاوین ئەویش باوکمە. موهەلەبی کوڕی باوکی سوفرە، بچوکترین کەس لە هەر شوێنێک بێت چاوی بەرامبەر گەورەکەمان هەڵناهێنێ. ئایا ئێمە چی بکەین و چیمان لەدەست دێ کە باوکم بڕیاری دا و ئیشەکەی پێکهێنا. ئایا نهێنی بەخشندەیی تۆ لەسەر زاواکەت حەجات چییە؟ چونکە دەیویست کەسایەتی ئێمە بڕوخێنێ بەرامبەر دۆستەکانی ئێمە لە شارو شارۆچکەکانی خوراسان، گەورەم کە بەڕێزتان خستۆتتانە ژێر دەستی ئێمە، ئەی پێشەوای ئیمانداران! ئایا چی کرد بۆ ئەوەی کەساتیتان بڕوخێنێت؟ فەرمانی دەرکرد و هەموو چاودێرە بێتاوانەکانی ئێمەی خستە بەندینخانە، بێ ئەوەی پرسمان پێ بکات. کەواتە گەر پرسیاری بە ئێوە بکردایە بۆ بەندکردنیان ئێوە تووڕە نەدەبوون کوڕی موهەلەب؟ بەڵێ، زۆر سەیرە ئێوە تووڕە دەبن لەسەر کەسایەتی خۆتان، بەڵام تووڕە نابن و بەزەییتان بەوانە دانایە کە بە بێتاوانی بەندکراون. ئەی میری بەڕێز، ئەگەر کەسێکی بێتاوان بەند بکرێ ئەوا زۆر بە ئاسانی ئازادی دەکەن، بەڵام ئەگەر کەسایەتی پاشایەک بڕووخێ، ئەوا مەحاڵە جارێکی تر وەکو خۆی لێ بێتەوە. ئایا بێتاوانی سامی لە ناو بنەماڵەکەی ناڕوخێ ئەگەر بند بکرێ بە بێتاوان؟ بێگومان ئەو پیاوە دەڕوخێت کاتێک کاتێک ئازاد دەکرێ و دەگەڕێتەوە ناو بنەماڵەکەی ئەوە ئەگەر ئازاد کرا. دوو زستان لە نێوان ئەم و ئەودا وە کەسایەتی بەرپرسێک بەرامبەر کەسایەتی پێشەوای ئیماندارانە ئەوەیە وشەی حەق کە پیاوی ناڕەوا بەکاری دێنێ و پاسەوانی زوڵمی پێ دەکات هەی پیاو. ئەی میری بەڕێز ئێمە دەمانەوێت. بەس یەتی کوڕی موهەلەب واز لە باسی خۆت و بنەماڵەکەت بهێنە دەمەوێت هەندێک باسی خەڵک و وە باسی بارودۆخی شارەکەتم بۆ بکەی. هێشتا بێچوەکەی موهەلەبی هەر لە لای جێنشینەکە ماوە؟ بەڵێ باوکی عەقیل. لە نزیک دەرگاکە چاوەڕوان بە ئەگەر داوای کردم بە پەلە بانگم بکە باشە؟ فەرمانتە گەورەم. کوڕی عەبدولعەزیز لە ئەنجومەن دانیشتووە دەترسێم پێم وتی مەترسە کوانێ لیستی خوراسان کە باس لە قافلەی کوڕی موهەلەبی دەکات. درهم لیستی خوراسان بێنە. من هەرشە وا لەناو لیستی کەرەکانم استغفر اللە من هەرشە وا لە لاپەڕەی وڵاخەکانم ئەرێ وەڵا. هەی تەمبەڵی تەوەزەلی بێ مێشک خێراکە دەی بیهێنە. ئایا خزمەتکارەکانت دەیان پشکنی یان نا ئەی شوعەیب؟ بەڵێ گەورەم لە هەر هەموویان دڵنیام. دڵنیا مەبە لە کەس لەم سەردەمەدا، لە هیچ کەس دڵنیا مەبە. تەنها کەسی بەتوانا و بەناوبانگ میرم حەجاج ڕاگری هۆزی مەڕوان، ئەو کەسەی کە خەڵکی عێراق لێی دەترسێ، لە نێوان مەدائین تاوەکو خوراسان. دەستی خۆش بێت پێشەوای ئیمانداران ئەو کەسەی پێشنیازی دا بە تەعریب کردنی نوسراوەکان. داوای شعیب و نوسراوەکان دەکات خێرا. نا تۆ بڕۆ ئەو لاوە. دەی نوسراوی قافڵەکە بخوێنەرەوە ئەی بەرپرسی دارایی. بۆ ئەوەی هەموو ئامادەبووان گوێبیستی بن لەو ناز و نیعمەتەی کە خودا بە ئێمەی بەخشیوە. بابزانێت حەجاج میری عێراق و خوراسان کە کارمەندەکەی باس لە هەندێ کار دەکا، ئایا بابزانی حەجاج دەزانێ کە میری عێراق بۆ لە سەر ڕای ئەو کردمان بە سەر کردا؟ ئەمڕۆ زانیم و نووسراوەکەم خوێندەوە لە دارایی ئەی پێشەوای ئیمانداران. ئایا ئەو بە جەنابتی گوت پێش ئەوەی کە خۆی بێت بۆ لامان؟ چونکە کە گەیشتە کووفە هەواڵی بۆ ڕەوانە کردم پێش دەرچوونم بۆ لای هەی پێشەوای ئیمانداران. ئایا هەواڵت بۆ ڕەوانە کردووە؟ ئایا پرست پێ کردووە؟ نەخێر پێشەوای ئیمانداران. چی ڕێی لێ گرتی؟ دەترسام هەواڵی کاروانەکە بڵاو ببێتەوە و ڕۆمەکان و دوژمنەکانمان پێی بزانن و ڕێگامان لێ بگرن. ئەو بیانووەی دەیهێنیتەوە زۆر خراپترە. خزمەتکار! دەی پشتی ملی بگرە و فڕێدە ناو بەندیخانەوە هەتاوەکو فەرما دەدەم بە کوشتنی تاوەکو ببێت بە پەند بۆ هەرچ کەسێک کە بیەوێ بێت بۆ لام بە لووتبەرزی و وە لە خۆ ڕازی و وا دەزانێ پارەی دایک و باوکیەتی یان لە بنەماڵەکەی هێناویەتی. ئەی پێشەوای ئیمانداران لەبەر خاتری من ئەگەر خاتری من لە لای جەنابتان هەیە خودا تەمەندرێژ و پایەدارتان بکات. تۆ لە هەموو شتێکدا خاترت هەیە باوکی یوسف بەڵام ئەو پیاوە لە خۆڕازیە تەنها بۆ ئەوە باشە بیخیتە بەندی خانە و بیکوژیت فەرم و نووسراوەکە بخۆنەوە بەر پرسی دارایی گەورم سی هزار سندوق لەناو هەر سندوقێکیشدا هزار دیناری ڕوومی و فارسی و هندی و پێنج هزار سندوق لەناو هەر سندوقێکدا دوو هەزار دیناری ڕوومی و فارسی و هیندی پێنج هەزار سندوق ڕێگەم پێ بدە پێشەوە ئیمانداران دەڕۆم بۆ چیتە برازاکەم هەست بە ئازارێک دەکەم لەگەڵ ئامۆزاکەت بڕۆ بە پەلە دکتۆری بۆ بهێنە پاشانیش خۆم دێم بۆ لاتان ئایا هیچ کەسێ شتی داوە بە تۆ بیخۆیت؟ ژەهر خوارد؟ کەی خواردتەوە؟ ئەی ئەوە چ خاینێکە دەرخواردی یاوی؟ هیچ شتێکی نەخواردۆتەوە پوریە لێرە بمێنەرەوە هەتاوەکو دکتۆرێکت بۆ بانگ بکەم ئەوە بخۆرەوە بە ناوی خوددا. ئەمە چیە هێناوتە؟ هەنگوین چارەسەرە بۆ نەخۆشیەکان. تۆ ئێرە بە جێ بێڵە ئەو شتانش بە خزمەتکارەکان بڵێ. من پێویستیم نە بە خزمەتکار هەیە و نە بە شای خزمەتکاریش سرم سوڕماوە کاتی هاتیتە ژوورەوە ئازارێکی زۆری هەبوو و ئێستاش ئەتەوێ بڕۆیتە دەرەوە هیچ شتێکی پێوە دیار نییە. سبحان اللە کە خودا شیفای بۆ ناردم باشە تۆ چی و کرد ئەی کچی عەبدولمەلیک ئەوەم تەنها بۆ براکەی خۆم کرد بینیت لێرە بۆ ئەوێ تۆ ببینێ بەڵام بمری نابێ ئەو تۆ ببینێ مردن و ژیان بە دەستی خودای گەورەیە کەمێک ئارام بە هەرچێک خوددا بهێنێ ڕەتکردنەوەی نییە هەی خوشکی باوکمان ئەبینی کچەکە چ جۆرە قسەیەکەکا ئەی دایکی پەیمان پارێز. هیچ شتێکی نەکرد هەتاوەکو ئێمە گلەی لێ بکەین. ئەگەر وازی لێ بێنین کارێک ڕوو ئەیا گلەییمان لێ ئەکەن و ئەگرین بۆی هەتا هەتایە پەشیمان ئەبینەوە. واز بێنە و پیلانەکەم لێ تێک مەدە کچی مەڕوان. پیلانەکەو چییە ئەی دایک؟ وەرە لەگەڵم بۆ ئەوەی کەس جوی لە قسەکانمان نەبێت. لەبەر ئێش و ئازاری دیوەخانی مامت هەڵاتی. چووی بۆ لای پوورت ئازاری ئەو ناخۆشتر بوو لە دیوەخانەکەی مامۆژنت. مامۆژنم؟ لە مامۆژنمەوە جێم لە هیچ شتێ نەبووە. دەی وازی لێ بێنە. من دەزانم کە لە پشت دەرگا و دیوارەکانەوە چی هەیە. ئەی پێشەوای ئیمانداران! من تەنیا لەوە دەترسم کە چاوەکان و گوێچکەکانت ئەو شتانە بگوازنەوە کە تۆ توڕە دەکات لە ئێمە. بزانە مامە تەنها بە گوێ گوێ ناگرێت بەڵکو بە مێشک گوێی لێیە و لە مەبەستی هەر وشەیەک تێدەگات ئەگەر تەنها ڕووی گوێی لێی بێت. ئەی پێشەوای ئیمانداران تۆ لە من زیاتر ئەو جۆرە کەسانە دەناسی ئەوانە تەنیا گورگ و ڕیوین. ئایە مەڕەکان کێن؟ ئەی فەقێیەکەی هۆزی ئومەیە؟ ئەوان هەر خۆیان لە نێوان خۆیاندا مەترسیان لەسەر جێنشینەکانیش هەیە گەورەم. ئەوان لە پشتەوەی هەموو شەڕ و ئاژاوەکانی ئێمەن. هەروەها هیچ ڕێزێک بۆ ئەنجومەنەکەی تۆ دانانێن. نا نا نا. نا نا نا من لەگەڵ ڕای تۆدا نیم باوکی حافز. بزانە کە ئەو پیاوانە هەرچەندە پێشبڕکێیەکی زۆریان هەیە لە نێوانیاندا و ئەوان دەستیان هەبووە لە دامەزراندنی ئەو جێنشینەدا، ئەگەر نا ئەوا نە من و نە تۆ لێرەدا دانەدەنیشتین و نە ئەو کەسانەش کە لە پاشی من و تۆ دێنە ئێرە و لەسەر زەوی شام دابنیشن کە هێزی ڕووم داگیری کردبوو کوڕی خۆم. بەڵام تا ئێستا داگیری کردووە بە بێ سەرباز و سیلاح بەڵام پێم وایە سەرباز و سلاحەکەی ئەو بەهێزترە لە ئی ئێمە. مەبەستت چییە برا زاکەڵ؟ پێشەوای ئیمانداران لە ئەنجومەنەکەی تۆ ئەمڕۆ تووشی بێهۆشی و سەرسووڕە بووم. کاتێ گوێم دەگرت لە بەرپرسی دارایی کە باسی هەزاران بە هەزاران پارەی دەکرد. وابزانم تۆ باوەڕت بەوە نەدەکرد کە ئەوە خەرجی وڵاتەکەمانە لە چەند وڵاتانی جیاواز. بەڵام باوەڕم بەوە نییە کە ئەو هەموو پارەیە تا ئێستا مۆری فارس و ڕۆم و هیندەکانی پێوە بێت بەم جۆرە لە کاتێکدا ئێمە دەوڵەتێکی موسڵمانین بۆچی پارەی ئەوان بەکار بێنین؟ ئەو وڵاتانە پێش ئێمە ئەو شتانیان کردووە. بەڵام هێشتا ئەو وڵاتانەی کەوا باس دەکەین کارە گرینگەکانیان بەدەستەوەیە نەک بە چەک و بە سەربازی بەڵام بە پارەکانیان کەوا هەموو نیشانەی میر و نیشانەی ئاین و نەتەوەکانی خۆیانی پێوەیە ئەوەتا ئیسلام تا ئێستا هیچی نیە. ئەوە ئازارە کە تووشت بوو لە یەکەم جار لە ناو ئەنجومەنەکەم وە ئەو ئازارەی کە من تووشی بووم لە دانیشتنەکەمدا ئەی برازاکەم. ئەوە ئازاری مەترسیە لەسەر کەسایەتی جێنشینەکان و وە ترسە لەسەر دەوڵەتی مسوڵمانان و مسوڵمانان بەگشتی. باشە چی ڕوودەدات ئەگەر هاتوو یەکێک لەو دەوڵەتانە پارەکەی خۆی بۆ نەناردین یان ئەوەتا پارەی ساختەی ناردە ناو بازاڕەکانمان؟ یان لە چۆنێتی و لە کێشی کەم بکاتەوە لەوەی کە بەم شێوەی خەڵک ناسیویەتی. ئاخاوتنێکی ڕاستم پێ بڵێ ئایا لەگەڵ هیچ کەسێکدا باسی ئەم کارەت کردووە پێش ئەمڕۆ؟ نەخێر. هیچ هەواڵێکی تری پێگەیاندی ئەو کەسێک کە هەواڵی پێدای پەیوەندیم بە خاوەن هەواڵەکەەوە نییە سەیرە من هیچ کاتێک سیخوڕی لەسەر کەس ناکەم ئەگەر بە گشتی بێ یا بە تایبەتی دووڕەمە بە کوڕەکەم تۆ بە هیچ شێوەیەک جێگای گومان نیت بەڵام بەڵام باسی ئەو شتت بۆ من نەکردووە شەوانی ڕابردوو لەگەڵ خۆمە باسم کردووە و بە کەسیشم نەگوتووە جگە لە کوڕەکەمان بڕوا بکە پێشەوای ئیمانداران منیش بە هیچ کەسێکم نەوتووە و قسەیە باسی چی بکەم و بۆ کوێ باس بکەم ئایا من باسی شتێکم کردووە کە نەدەبوو باسیم بکردایەوانە یان ئەوە شتێکی نهێنیە و نابێ کەس بیزانێ ئەگەر کەس ئەوەی پێ نەگوتووی ئەوە خدای گەورە ئەوەی پێ بەخشیوی کە تۆ پیاوێکی بەهێز بیت و و دووربین بیت و و پێشببینی بکەیت نە هەواڵی دڵخۆشکەر و نە دووربینیشە بەڵام پێشببینیەکە بۆ کاری ئێستا و لە پێشوشدایە برازاکەم جێنشین و نەتەوەکەمان لە مەترسیەکی زۆردایە ئەگەر دینارێکی عربی ئیسلامی بۆ دروست نەکرێت باش بزانە. لەمڕۆوە دەست پێ بکە پێشەوای ئیمانداران. بەڵێ دەستم پێکرد برازاکەم. هەر لەو کاتەی ئەو هەواڵەم پێگەیشت کە شای بیزەنتە خەریکی پیلانێکە بۆ ئەو پارە زێڕینەی کە ئەو هەیەتی و دەیەوێ ڕای بچەشێتەوە لە ناو بازاڕەکەمان وە پارەی ساختە بکاتە ناو بازاڕەکەمان هەروەکو تۆ مەزەندەی ئەوە دەکرد هەر ئەوەش وای کرد کە بیر لە دروستکردنی ئەو پارەیە بکەمەوە. چاوی خاتونەکەمان ئەگری و مرواری لێ ئەبارێ؟ تۆ لە من تووڕی تەنانەت تۆ لەسەر بورە خۆشەویستەکە دەرچووی کە تۆی لە ڕووناکی چاوەکانی زۆر زیاتر خۆشەوێ بۆ ڕقل لێ بێتەوە ئەی خوشکی باوکی من ڕقم لە کەس نابێتەوە لە بنەماڵی مەروان تەنانەت ئەو کەسەی کە چاو لەسەر هەندێ شتدا ئەنێ کە ئەی خۆینەوە باش بزانە عمر چڵێس نییە لەسەر هیچ شتێک تێبینی چییە لەسەر یاخی بوونەکەی کە بینیت سەردانی کچە مامەکانی ئەکات. نەهات بوو بۆ سەردان و هیچ پێویستیشی بەو سەردانە نییە. پورێ خۆ ئەو بێگانە نییە ئەویش ئامۆزامانە. ئامۆزا! هم! ئامۆزا خزمە و بێگانەیە. تەنانەت ئەگەر کچەکانی ئێرە هەمووی ببێتە مەحرەم بۆی ئەو نابێتە مەحرەم. هەرچەندە بچێتە دیوەخانەکەی باوک بەڵام نابێ بێت بۆ سەردانی کچەکانی ئێرە. هەر چۆنێک بێ پورێ ئەو ڕێز و حورمەتی خۆی هەیە لە لای من. کچەکەم، لە بنەماڵەکەی ئێمەدا تۆ شیرینترین کەسی و هیچ گەنجێک نییە لەم دونیایەدا چاوی لەسەر تۆ دانەنابێ و هەروەها ئامۆزاکانت زۆرن، کەمترین کەس لە ناو ئامۆزاکانت باشترە لەو کوڕە کە کوڕی شوانی بزنە. بێزار بووم ئەوەندە گوێم لەو وشەیە بێ پورێ. بەڵام من بێزار نابم، بەڵام بزانە من دەری ناکەم بەڵام باش بزانە لەبەر ئەوەی خەمی تۆمە بۆیە ڕقم لێیەتی بەڵام من خۆشمەوێی ئاگاداری تۆ ئەبم ئاگادارم. من لە تۆ زیاتر ئاگام لە خۆمە و لە کەسی تریش. ئەگەر ئەگەر ئاگاداری خۆتی وەکو دەیڵێی ئەی بۆچی وەکو کارەکەر هاتیتە دەرەوە و هەنگوینەکەت بۆ هێنا؟ من وەکو کارەکەر نەهاتم بۆ لای وەکو خوشکێک لە خەمی براکەی بێ کە بە ئازارەوە دەناڵێنێ. ئاها بۆ ئەوەی بتبینێت پاشان بڕوات ئینجا بە چاو هەواڵت بۆ بنێرێ ئەو دەیەوێ وا خۆی پیشان بدا کە هیچ شتێک نییە لە نێوان ئەو و کچە مامەکانی بۆ ئەوەی هەموو گەنجەکانی هۆزی ئومەیەت لێ دوور بخاتەوە حەز ئەکات شاعیرەکان بە ئارەزووی خۆیان هەڵدەن بەسەر کچی پێشەوای ئیمانداران کچی پێشەوا زۆر لەوە گەورەترە کە تۆ باسی دەکەی لەبەرەوە پێویستە تۆ زمانی خۆت بگری پورێ. کەی زمانی ئەوانە وسکت دەکەی ئامۆزاکەم. لەبەر خاتری تۆ لێی خۆش دەبم کوڕ یوسف کوڕی موهەلەب ئازاد دەکەم فەرموو هەر بۆ خۆت بڕۆ و بە دەستی خۆت ئازادی کە. خودا تەمەن درێژ و پایە بەرزترت بکات ئەی پێشەوای ئیمانداران. ئەو ئازاد کردنە وەکو ئەوەیە کە بیکوژی گەورەم. باش بزانن کە ئەو بەندەیە بە خۆی و بە براکەیەوە هەموویان هەموویان زۆر خراپترن لەو برایە یان خویالە. هەموویان بە شوێنی بەرهەمی ئێمە ناسراون. من ئەو شتەم دەویست بۆ ئەوەی ببێت بە پەندێک بۆ هەر هەموو کەسێک کە بیەوێت یاخی بێت لە میرەکەی و لە پاش ملی میرەکەی بیەوێت بێت بۆ لامان ئێمەش هەموو کەسێک دانامەزرێنین و ئایا شەفاعەتی من قبول دەکەی پێشەوە ئیمانداران؟ بۆ چێ کوڕی حەفز؟ بۆ بێتاوانانەی کە حەجاز لە بەندیخانە دایناون بەبێ لێپرسینەوە. چاوێکی پێدا دەخشێنمەوە پاسەوان بەڵێ گەورم بەرپرسی دارایم بۆ بانگ بکە دەی فەرمانتە گەورم هەستەوە هەستەوە ئەی لاو پێشەوای ئیمانداران لە تۆ خۆش بووە بە بۆنەی منەوە داوای یارمەتیم لە تۆ نەکردووە لەبەر خاتری فرمێچی خوشکەکەت پاڕامەوە کە پێشەوای ئیمانداران لێت ببورێ گەر بۆ کوڕی خەزورم نەپاڕێمەوە ئەی بۆچێ ئەی شای هۆزی مهلە منیش لە ژیانمدا ئەوە بۆ تۆ لەبیر ناکەم بە چاکە یاخود بە خراپە ئە ئە هەستەوە بڕۆ خۆت فڕێدە ناو ڕووباری بەرەدا بۆ ئەوەی خۆت پاک بکەیتەوە لەو میکرۆبانە لە کرم و ئەسپێ کە لە جانتایە. ئەگەر جل و جانم هەمووی بە تەواوی پیس بێت، هەر پاکترە لە جلێکی بۆندار لەسەر لاشەیەکی بۆگەن. دەی خێرا بە. تا خودا حافیزی لە خوشکەکەت بکەی خێراکە! ئەوەش براکەت خواردنی بۆ حازر بکە و جلوبەرجی حەجاجی بۆ بێنە ئەگەر پشێ بۆی مەبەستم ئەگەر شایستەی جلەکانم بێ خدا سەلامەتت بکە باوکی یوسف. ئێستا بە پەلە دەڕۆم خواردن و سەرشۆڕیکەت بۆ ئامادە دەکەم. من خۆم ناشۆم تەنها لە ماڵی خۆم نەبێ. خواردنیش ناخۆم تەنها جەرگی ئەو کەسە نەبێ کە ئابڕووی بردم. مەبەستت پێشەوای ئیماندارانە؟ تۆ باش دەزانی کە مەبەستم چییە؟ دەمەوێ بزانم کەوا تۆ مەبەستت چییە؟ کاتێک کە من هاتمە ژوورەوە بینیم کە تۆ لەگەڵ ئەودا قسەتان دەکرد ئەیوانە بوو ها؟ و هەروەها ئەویش حەقی خۆیەتی. کەس تووڕەی نەکرد لێم تەنانەت ئەو کوڕە نەبێ کوڕی شوانی بزن. بەداخەوە هەی کچی مەڕوان ئاخاوتنەکەت بڵاو بوویەوە و فڕی لەسەر زەوی بەرەو ڕۆژئاوا و ڕۆژهەڵات. کوانێ یەزید ڕۆی هەڵات وەکو ستەمکارێک لە ترسی سزادان بۆچی هێشتت بەم شێوەیە بڕوات ئەوە زۆر جوان نییە لە بنەماڵەی موهەلەب ناوەشێتەوە. ئەگەر نەڕۆیشتبایە و دەمنارد بۆ بەندیخانە بۆ ئەوەی بیکوژن. بیکوژن؟ بۆچی؟ ئاژاوەی لەگەڵ یەکێک لە بنەماڵەی هۆزی مەڕوان کردووە و منیش سووڕ بووم و پێداگریم لەسەر بڕیارەکەی خۆم کرد. لە پێناوی تۆ هاوسەرەکەم. دەی بڕۆ خۆت ئامادە بکە بۆ کۆچکردن بۆ شاری کوفە تا داوای ڕێگەپێدان لە پێشەوا ئیمانداران دەکەم. ئایا هەر یەکێک مافی خۆی پێدا ها بەرپرسی دارایی؟ بەڵێ گەورەم پێش شەوای ئیمانداران ئە تەنانەت میری خۆشەویستمان عومەر. باشە بۆچی؟ من ڕامگرتووە تاوەکو یەکێک دەنێرم بۆم بێنێت گەورەم. بنێری بەدوایە؟ چاوەڕێ دەکەی کە بەدوای خاوەن مووچەکەدا بنێرن بۆ خۆی بێت بۆ ئێرە و بۆ ئەوەی کە خۆیان مووچەکەیان ببەن؟ نەخێر گەورەم و کاتی خۆی دەینێرم بۆ خاوەنەکەی. هەر ئێستا موچەی میرت عومەر لەسەر سەری خۆت هەڵدەگری و دەیبەی، لەبیر نەکەی لەسەر سەری خۆت هەڵی دەگری دەیدەیتە بەرپرسی داراییەکەی. فەرمانتە پێشەوای ئیمانداران لەسەر سەرم دەیبەم. بۆچی لەسەر سەری هەڵیگرێ پێشەوای ئیمانداران؟ لەبەر ئەوەی دوێنێ فەرمانت پێدا پشتگوێی خست. ئەگەر جارێکی تر شکاتی لێ بکەی لە لای ئێمە ئەوە یەکسەر لای دەدەین جگە لەوەی کە مێردی ژنێکە لە بنەماڵەی حەجاج. وا دیارە حەجاج هیچ ماڵێکی نەهێشتۆتەوە کە ژنیان لێ نەهێنێ و نەیانداتێ تەنیا ماڵی پێشەوای ئیمانداران نەبێت. چۆن زانیت؟ بۆچی پێشەوە ئیمانداران؟ هیچ شتێک بەنهێنی نامێنێ لەو سەردەمەدا چ نهێنیەک پێشەوە ئیمانداران ئەو شتە لە ناو ئەنجومەنەکەی مندا باز ناکرێت بە ئارەزووی خۆت کە پێشەوە ئیمانداران وەرن با شتێکتان پیشان بدەم. هەستا هەستە جلوبەرجێکی نوێم بۆ هیناوی بەگوێ من دەکەی بیکە بە کفم باشترە نعلەتت لێدا لەگەڵ هەواڵت ئەوە هاتن هەر هەموان وا هاتن هەروەها پیاوێکی لەگەڵە ناوەکەی ناوەکەی ڕجایی کوڕی بەڵێ بەڵێ خودا بتپارێزێ و ئاڵای ئیسلام بەدەستی تۆ بەرزکاتەوە پێشەوای ئیمانداران خدایە ئیسلام بەهێز بکە بە هۆکارەکانی بەهێز بوون وەخێر و بەرەکەت بەسەر میلەتەکەیدا ببارێنی